کتێب باشترین هاوڕێ. خوێندنەوەی کتێب و گەڕان بەنێو حکمەتەکانی نووسیندا. کتێبی چێشتی مجێور. نووسینی هەژار مکریانی، خوێندنەوەی ئومێدعالی تۆمارکردنی دلێر سەلیم. گەگرانی ئازیز و خۆشەویست هۆگران و شێدایانی دنیای کتێب سلااوان لێبێت خۆشحاڵین لە بەشی 56 شی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوەلاتان فەرمونون هاوڕێ بن لەگەڵمان. هەژاری مکریانی لەگەڵ حەمەی مەولود گفتوگۆکەیان بەردەوام دەبێت حەمەی مەولود کە با قسەی هەژاری مکریانی کەسێکی چەتە بووە و هەر ڕۆژێک لە شوێنێک ژیاوە بەسەرهاتی ژیانی خۆی پاش چەندین ساڵ لێکدا بڕان بۆ هەژاری مکریانی دەگەڕێتەوە و پێی دەڵێ کاکەژار من لە دنیادا زۆرم تاڵ و سوێری دیوە با ئەوەشت بۆ بژێرمەوە نازانم کام ساڵ بوو ڕەنگە تۆ لەبیرت مابێ زۆریان سابلاغی بە تۆمەتی قاچاقچێتی بۆ شیراز دوور خستنەوە منی ژێکێک لەوانە بووم نە حقوق نەبژێ و بەرهەڵدا بڕۆ کار پیداکە دەچووم لە مەدان دەگەڵ فائلان ڕادەوەستام جاروبار کاری قوڕکاریم دەست دەکەوت لە ماڵێک فعلە بووم پیرەژنی خاوەن ماڵ گوتی وەرە ببە بەنەوەکەرم ئیجاازەی لە شارەبانی ساند و پێناسەکەمی لای خۆی گلدایەوە بوو منۆکەر گەسک لێدە کاروباری ماڵ بکە پاشان دەگەڵ دوو منداڵان بچمە دەربیان ژێڕم شایەک پۆلی گیرفانی نەدەدامێ منداڵ یەکی دوو قرانیان ڕۆژانە ئەدانێ شتێکم لەوان دەدزی بۆ جگەرە جگەل لە مادووبوونی زۆر و بێپۆلی و ئاتاجی بۆ لەو جنێوی پیرەژن لەگەڵیان وەڕەزی کردبووم بڕیارمدا خۆم لە پۆلیس بدزمەوە و ڕاکەم خۆ ناشکرێ بە جادەدا بڕۆم ڕێگەی لادێم گرتەبەر نابەڵەت بە خەیاڵ دەسمە ئسفەهان جارێک چوار شەو ڕۆیشتم کۆچەری قەشقایی تیانگەیاندم کە ڕێگەم هەڵە کردووە گەڕامەوە بە شەو دەڕۆیشتم بە ڕۆژ خۆندە شاردەوە کە ئەمنیە نەمبینن لە دێهات سواڵی نانم دەکرد بەیانەک لە بن بەردێک نووسبووم ئەمنیەک بە سواری تێرا خوڕیم پێم بڵێ تۆ چیت منیش پێم وێت ئاغاجیان دەگەڵ کابراایك لە ئێسفهان پێکەوە کرێکار و شەریک بووین پۆڵەکەی منی دزیوە لەو دەگەڕێم پێیوتم درۆ دەکەی تۆ ڕەنگە لە هاڵاتوەکانی شیراز بی بەڵام هێندە ڕوت و کەسیفی نادگرم منیش پێم وێت ئاغاگیان خێرێکم پێ بکە پێیوتم مردوت مرێ کێ بیستویە سوال لە ئەمنیە بکرێ قەرانێکی دامێ جلەکانم هەمووی بە دڕوانەوە چوو بوون وا شڕ و شڕۆڵ ببووم هەموو لە شم بەدەرەوە بوو ئەمجار نەم دەوێرا بچمە سوالی نانیش منداڵە ورد کە بەردیان تێدەگرتم و بە شێتە شێتە شوێنم دەکەوتن ئێوارەیەک لە لای هەمەدان گەیمە قاوەخانەیەکی سەرڕێگا کابرا خەریک بوو دایخە هەرام لێ کرد دایمەخە دایمەخە دەرگای بۆ کردمەوە گوتم چایم بۆ دەمکە چایی پتل لە دە چام خواردەوە نان و هێلکە بێنە زوو بە نانم خوارد کابرا گوتی من دەچمەوە دێ تۆ شەو لێرە بخەوە و دەرکەداخە پێم وت ناترسی دزید لێ بکەم ئەویش پێوتم نەخێر ناترسم پێم وت بەیانی لەبیرت نەچێ قەیماق بێنی نانی تازەش خراپ نییە پێوتم بڵێ بەرچاوان بەیانی کابرا بە باوەشێک نان و قەیماغ و پەنیرەوە هاتەوە تێر لەوە ڕام و پتر لەدە چای شیرینم خواردەوە ڕوم تێکرد مەشەدی دەزانی چییە وتی بەڵێ دەزانم یەک شاید پێ نییە و حکم دەکەی بێنە بخۆم دە بخچەیەکدا دوو نردونان و دوو سەلکە پەنیری بۆ پێچامەوە دوو خرانیشی دامێک کە لە ڕێگە بە چای بدەم هێندێکیش قند و چای وشکی دامێ گەی بوومە ناو کوردان ئێوارەیەک لە قەراق دێکەوە لامدا لە ماڵێک داوای کەتریم کرد ژنەکە کەتری دامێ و لەسەر کوچ کاورم دانابوو بکڵێ مێردەکەی هاتەوە شەقێکی لە کەتری هەڵدا و بە پەڵە پەستۆ دەری کردم سرت نەیەشێنم چلو پێنج شەو ڕۆژ بەڕوتی و سوالکەی و ڕێگەیان پێوە چوومە گوندی دەرمان گوتیان میرزا قادر کوڕی حاجی ساڵحی مشیری ئەو هەرە پۆلدارە هەرە خەسیسە بەناو بانگەکەی سابلاغ کە ئەو گوندەشی هەبوو لێرەیە هەردوور لە دەرگای حەسارەوە دیتمی تمەنێکی بۆ نردم پێی گوتم با بڕوا لێرە نەمێنێ لە ئەمرمدا هەرەو جارە فرمێسکم بە چاوداهاتووە تمەنم بۆ فرێدا و دەرکەوتم هاتمە گوندی زگدرااو کە ئاغاکەی میرزاکەریمی شاتری بوو ئەویش وەک میرزا قادر سابلاغی و دەیناسیم مەدان ئەسپێک منداڵی دێ بە قوچەقانیەوە بە پیرمەوە هاتن شێتە شێتە ڕاوێ نام لە تاوان خۆم بە ئاودەستخانەی مزگەوتا کرد بەختی من کوێخا لە ئاودەست بوو منداڵی لێ دەرکردم چوومە باغ کە گوتیان ئاغا بە ماڵەوە لەوەیە هەر کە دیتیانم ماتمان حستنی خانمی ژنی ئاغا بانگی کرد سرت دەقڕێنێ خو ئەوە گەڵوگونت هەموو بەدەرەوەیە بچۆ پشت دارێک جاجمێکیان بۆ هێنام دەخۆمەوە پێچە هەر دەست بەجێ منجڵێ پڵاوی هێنا بەیەک هەڵپە خواردم زۆر زوویەکی تری لە پێشدانم ئەو ساتێرم خوارد خانم نردی دەستێ جلکی تازەیان بۆ هێنام ئاویان گەرم کرد خۆم شوشت بەڕاستی حستنی خانم لە هەموو پیاوان پیاوتر دەرچوو کاکە هەژار ئەو ماڵە دەڕۆژ وای بەخێو کردم تاو بوو ژامەوە کە گوتم دەچمەوە سابلاغ جلکی ژن و مناڵەکانم و چل تەمەنی پۆل دامێ لە سابلاغ هەموو ڕۆژ پۆلیس لە منی پرسی بوو کە هەڵاتوە دەبێ بگیرێت هەرو شەوە بوومەوە چۆڵ نشین و یاریدەی قاچاقچیانم دەدا و جارجاریش دزیم بەبەرەوە دەکرد لەو ڕێگە فێرەگەدایش ببووم ئەگەر لە گوندێک دەمزانی دزیم بۆ ناکرێ سوالم دەکرد دەربە دەرمام تا ڕەزاخان تێکچوو هاتمەوە و بوومە خزمەتکاری کوردایەتی و دەگەڵ تۆدا بوومە ئاشنا هێشتا کۆمەڵی ژێکابدا نەمەزرا بوو ڕۆژێک چوومە زگدڕاو بەسەر تەقەدا کەوتم ئاغیانی دەوروبەر هاتبوون زگدڕا و تاڵانکەن تفەنگێکم وەرگرت و بەربوومە ژیانی دژمنان هەڵم قندن و کەوتمە دوویان یەکیان هەرای دەکرد ئەو سەگ بابەتان نەدیوە دەڵی بەرگری لە ماڵی بابی دەکا با ئەوەش لە حەمەد بژێرمەوە لە کەرکک چوو بووە چاخانەیەک گوتبووی کەباب دەخۆم نردەبوویان کە بابیان بۆ هێنابوو کە هەستا بوو بە خاوەن چاخانەی گوتبوو کاکە دەست خۆش ئەویش وتبووی ینی چی هەمە گوتبووی لە وڵاتی ما پیاو ئەگەر پۆلی نەبوو دەڵێ دەست خۆش کابرا گوتبووی جوابەکەی چییە؟ هەمە پێگوتبوو دەبێ بڵێ سەرخۆش ئەویش وتبووی بەو شەرتە سەرخۆش هەموو ڕۆژ بێوە لاموو دەستخۆش سەرخۆش بکەین ڕۆژێک لە چاخانە دانیشتووە پۆلیسێک دێتە بەردەمی مام قادر دنیات لێگەڕام بە ئیحزارە ئیمزاکە ئەویش پێی دەڵێ بڕۆ من مام خاتر نیم پۆلیسەکە دەڵێ بەخوا دەتناسم مام قادری و دەبێ ئیمزایکی ئەویش دەڵێ کورە هەرسێک تەلاقم کەوێ من حەمەدی مەولودە چرچەم بە تۆمەتی قەتلی پۆلیس و ئەفسری ئێران لە عێرا خوێران لێم دەگەڕێن بمگرن کابرای چاخانەدار ڕاست پیلی پۆلیس دەگرێت پێی دەڵێ کاکە ئەوە برای منە تازە لە شێتخانەمان هێناوەتەوە تانەی کوشتوی ڕاکە زۆر لۆمەی حەمەش دەکا کە ئەو سەرگەرمیە بە هیلاکت دەبە دەوڵەت زۆری قەدری نظامی شاعیر گرتووە کۆتەڵێکی زۆر بڵندی لە مەدانێکە و موزەی نظامی هەیە بردیانمە سەیری مۆزە یەکجار زۆر ئاسەواری نظامی لە خەتی و چاپی زۆر بەقیمت تێدا هەڵگیراوە کیژێک شارەزایی دەکرد دلارە ناو بەڵام لە ڕاستیدا دلارە بوو دەتگوت ئیزرائیل لە گۆشەی چاوەڕەش و بادامیەکانیدا خۆی ماداوە گیانی لاوان بکێشێ من لەبەر تەماشای ئەو باوەڕ ناکەم دە هیچ گەی بم تەماشای نوسخەیەکی خەمسەم دەکرد بەدەنگ لە نزیک کچەکە خوێندمەوە دڵ شیشەی و چەشمانی تۆ هەرگووشەیە بەرەندەش مستەند مەبادا کە بە شوخیە شکنەندەش زانی دەگەڵ ئەومە ئادرێسی لێ خواستم ئێوارێ تەلەفۆنی کرد گوتی ناوێرم بێمە وتێ گوتم وەرە ماڵی عبدوڵا ڕزماوەری کە لەوێ داوت کراوە هات بەڵام ژنی علی گەلاوێش گاڵتی پێکرد و تۆرانی دوایی کە لۆمەی ژنی ئالیم کرد گوتی بۆ تۆ نابێ سوکە. لە کۆری شاعران و نووسەران بانکرام زۆرم قسە کرد مێشکی سەریانم برد هێندێک خەوە نووسکە دەیبردنەوە سەر لە هەوڵەوە ڕەحیم قازی متەرجیم بوو دەری نەبرد علیگەلاوێژ جێگای گرتەوە گوتیان بە ئازربایجانی قسە بکە دەمزانی ناتوانم وەک پێویستە مرازی خۆم دەربڕم بە کوردی دەموت و تەرجمەی ئازەری دەکرا لەبیرم نەماوە لە ماوەی سەعات و نیوێکدا کە بێوچان چەنم لێداوە چم گوت بەڵام پوختەکەی بە سەرچڵی ئەمە بوو جارێک لە شعری خۆمدا گوتومە خوێنی کورد و ئازەری بۆ پارێزگاری نیشتیمان دەڕژێتە تەشتێکەوە جارێکی تر گوتومە ئێمە وەک دوو کاک لە بادام لە تێکولک داین ئێستا کە زۆرتر شارەزاتر بووم دەڵێم ئێمە دووگەل نین یەکین ئێوە لە تاریخی خۆتاندا دەڵێن لە ئەولادی مادی بچووکین زەردەش لە خۆمانە کوردیش هەروا دەڵێن و مێژونوسان و ڕۆژەڵات ناسانیش بۆ کورد وا دەڵێن کەوا بوو دەبێ بێژین ئێمە لە بنەڕەتدا یەک بووین جایان ئێوە کوردیتان لە بیربراوەتەوە و بە تورکی قسە دەکەن یان ئێمە تورکیمان وەلا ناوە و بەو زمانە کوردیە داخێوین بەر لە زمانی سەفەوی گەلێک لە مێژودا بە ناوی ئازەری و زمانێکی تورکی بە ناوی زمانی ئازربایجانی نەناسراوە بەڵام لە زمانی گەزەنفونی یۆنانیەوە ناوی کورد هەیە کە لە دانیشتوانی چیای زاگرۆسە و زمانێکی سربەخۆیان هەیە دەشدانین کە سەفەوی بنیچە کورد ئەم تورکیایان کردوتە زمانی مەزەبی و بەسەر خەڵکی بەردەستی خۆیاندا سەپاندووە تەنانەت شێخ سەفی بۆ خۆی شعری بەزاراوەیەکی کوردی وتووە جا ئێستا قسەی ئێمەی کورد ڕاست بێیان قسەی ئێوە بە هەردووک باراندا ئێمە یەکێکین و لێکیان هەڵاوردوین ئەگەر مامۆستا سەمەد وەرگون ئەو هەموو زەحمەتی کێشاو دەڵێ نابێ بڵین دایکی نظامی کچە ئاغای کورد بووە دەبێ بڵێن ناوی ڕئیسە بووە لە برسان دەمرد لە ناچاری ڕازی بووە مرد بە یوسف کوڕی زەکی معەت بکە کە ئازربایجانی بوو دەنا ئێستاش نهر ئاغا هیچ کوردێ کچی خۆی نادا بە بێگانە ئەو سادەبێ بڵێن باوکیشی هەر کورد بوو کە نیزامی لە ئازربایجانەتی دەشۆرێ پێم وایە خۆی بە خۆڕایی زەحمەت داوە ئەگەر وەک من لێکی داباوە کە ئێمە هەر یەکین و زمانمان گۆڕاوە ئەوسا تێدەگەیشت کە ئەلیاس ناوی کوردانەیە و جگە لە پێغەمبەرەکەی ناو قورآن نەمبیستووە ئەلیاسێکی غیرە کورد هەبێ تەنانەت لام وایە دایکی نظامی کوردی یەزیدی بووە چونکە دەڵێ خاڵ و ئەمێ ئەو خاڵی من بووە ئەمێ ناوی یەزیدیانە قەتیش نەبیستراوە ژنە کوردێک ناوی ڕئیسە بوو بێ لە هەموو مێژوەکانیشدا هەمیشا گەنجە و ئاران بە کوردستان ژمێراون نەخێر نظامی کووردە و ئازربایزانی کە ئەو دووناوە ئێستا بەسەر گەلێکی لێک هەڵاوردوو دابڕاوە وا من یەکێک لە خۆتانم و ئێوەش ئەتوانن کتێبی خۆتان چاپکەن داواتان لێکم لەو بەشە بەرەبابەتان بێخەبەر مەبن و هاوارێکمان بۆ بکەن نازانم چەندی دیکەشم ڕست هەرچەند ڕەحیم بەترسەوە تەرجمەی دەکرد و لایوا بوو زۆریان پێ ناخۆشە بەرعکس یەکجار زۆریان پەسەند کردو و چەپڵی زۆریان لێدا و ڕۆژی دوایی نامەیەکم بۆ هات کە بە تێکڕای کردمانە ئەندامی فەخری لە کۆڕی شاعران و نووسرانی ئازربای جاندا. لە پاش قسە درێژەکەم وچانێک درا و چامان دەخواردەوە چەند کەسێک چەند پرسیارێکیان لێکردم بە ئەندازی عقلی خۆم جوابم دەدانەوە یەکێک پرسی بیرڕات دەربارەی سمکۆچیە گوتم سمکۆ ئاغایەکی کوردی سەرڕق بووە بەزەی بەوانەدا نەهاتوەتەوە کە لای وا بووە چونکە سەر بە دوژمنن نابێ بیان کوژێ زۆر کەسی بێتەوانی ترک زمانی کوشتووە کە هیچ لەو کاری ڕازی نیم بەڵام لەم قەرنەدا ئەو ڕچەی بۆ کێشاین کە دەکرێت چاودەگژ شوژن ڕاچێ و بیشیشکێنێ ئەگەر عقلی سیاسی تەواوبا بۆ یەکجاری ڕیشەی دەوڵەتی لاسەری پادشایانی لە بنەوە دەردێنا کەوا بوو قەدری ئەو مامۆستایەتی دەگرم یەکێکی تر پرسی لە تاریخی ئەرمەنیدا نووسراوە دژمنی ژمارە یەکمان کوردن کە لە قەتڵ و ئامەکەدا ئەوان یاریدەی سوڵتانی ڕۆمیان داوە تۆ دەڵێ چی منیشوتم من باوەڕ ناکەم شتیوە هەبێ ئەوە لەوە دەکا ڕوس لە تاریخی خۆیاندا بنووسن دژمنی هەرە گەورەمان ئەمڕۆ تاتارن چونکە مۆسکۆیان گرت و قەتڵ و ئامیان کرد ئەو سوارە کوردانەی لەشکری حەمیدیە بوون و بە فەرمانی سوڵتان شەڕیان کردووە چی بەسەر کوردی ترەوە داوە دەشبێ ئەرمەنی ئەویان لەبیر نەچووبێ کە زۆر خانەدانە کورد هەزاران ئەرمەنی هەڵاتویان ئەو دەم پەناداوە و ڕزگاریان کردوون چەند تەتاری ئەمڕۆ تاوانباری تەتاری پێشون کوردی ئەمڕۆژ هەر ئەوەندە پرس و جوابەکانی ترم لەبیر نەماوە لەو شاعرانەی لە باکۆ دیتم من عوسمان سارویلی زۆر شاعرێکی بەرز بوو شعری ئەو دەقاتی شعری سەمەدورگون بەهێز و جوان بوون بەڵام چونکە سەمەد دۆستی نزیکی ستالین بوو ناوی شاعری هەرە گەورەی لێنرابوو. چاوم بە مەدینە گوڵبوون کەوت کە لە تەورێز کیژۆڵەیەکی جوانکەڵە و شاعر بوو منوهێ من دەمان ناسی ببووە ڕەشێکی زۆر دزێوی گەنجاوی یەکێکی سەرتەواو سپیم دیت نەمناسیەوە گوتی من شاعر عرب ئۆغڵیم هەرچون کە لە تەورێز ڕێگەم نەدا یەک لەو کێژە سرود خوێنانە بۆ ئەتاکشیەوە فەرماندە هێزەکانی شوڕەوی لە ئازەربایجان برن بڕوان پێ بکەن هەرکە هاتمە باکۆگرتیان و چواردە ساڵ لە حەپز دامام پاشنەمانی ستالین و باغرۆف و دەستە و دایاریان ئەو جە هاتوومە دەر بۆیان گەڕامەوە کە پیشەوەری لە ئێران ڕەویوە ڕێگەی نەدراوە بچێتە مۆسکۆ نامەیەکی گەیاندۆتە ستالین باسیشکانی ئازربایجانی ئێرانی بۆ نووسیوە ستالین پرسیویە نەقلی ئازربایجان چییە من قەت نەمبیستووە بۆچی لەوێ چی ڕوویداوە با ئەو پیشەوەریە بێتە لام زۆر بێخەبەرم پیشەوەری کە ساز بووە بڕوا بە فەرمانی باغڕۆف کامیۆنێک لە ڕێگەی فەرگەدا خۆی لە ترۆمبیلەکەی داوە و کوژراوە و ئێستاش ستالین هەر بەبێ خەبەری ماوە تا مردووە ئای بەکلکی خێویەوە وا دیارە من و مامهێ من کەری تەوا بووین نەستالین زانیوێت چییە حاڵمان و نەفەرموویەتی یەمان پرسیسکی کوردیسکی خەرەشۆ فارس خراپە و کورد باشە ئێمە لە عیشقا سوتاوین و معشوقە ئاگای لە مەحمودی بێزەوات نەبووە وەک باسی باغرۆفیان دەکرد قەت جەنگیز هێندە خوێنڕێژ نەبووە گویا لە محکەمەدا بێپەروا گوتوویە 500هزار کەسم بەدزیەوە بەدەستی خۆم کوشتووە و بە شۆفێرەکەم ناشتووە هەرژنێک کە ئەو ویستی بێتی و نەچوو بێتە لای بە مرد و مناڵەوە حواڵەی سیبریا کرا و فوتاون ئەو زۆرم و زەلاڵەتەی لە دەستگای باغرۆف و یارانیدا کراوە سەد کتێبی دەوێت جا ئەگەر کەلفەت وا جوان بوو بێ دەبێ خانم چۆن بێ دەبێ فەزایحی زمانی ستالین گەیبێتە کوێ جارێک لە ئاسایشگا نایبێکی شوورای عالی شکرانەی ئازادی زمانی خرۆشۆفی دەکرد دەیگوت ئێستا نامە بۆ باکۆ بنووسم جوابم بۆ دێتەوە ئێستا ئەتوانین شەوانە بچینە ماڵی دۆستان قەدیم نەمان دەوێران نامە بنووسین کە سەد جار تەماشای دەکرا هەر ئێوارە سعات پێنج هەرکەس نەچوو بایەوە ماڵەخۆی دەگیرا و شرت و گوم دەکرا چەند کەسێک لە نووسرانی باکۆ دەیانگوت ئێمە کوردین و کوردی نازانین کە یەکیان ڕەحیمۆف شاعیرێکی بەقەدر بوو ڕۆژێک لە ماڵی میرزابرایم ئۆف بووین گوتیان ئێستا بولبول ئەو گۆرانی بێژە بەناوبانگە دێتە ئێرە ئێستا لە قەبی پرۆفسۆری دراوەتێ گۆرانی ناڵێ داوای گۆرانی لێمەکە بولبول هات پیرەمردێکی هەفتا ساڵی زۆر جوان و باڵابرز بوو گوتم ئوستاد ئەگەر منیش داوا بکەم گۆرانیەک ناڵی پێیوتم هەژار من دایکم کووردە و کوردم زۆر خۆش دەوێ دادەی دەفێکم بۆ بێنن بەڕاستی دڵی سیسی تێراو دەکرد میرزا برایمۆڤ وتی هەژار لەوەتە هاتووی نیوەی نووسرانت لێ کردوینە کورد تەنانەت نێزامیشت لێ ساندوین تکایە زوو بڕەوە تا منیشت نەکردوەتە کورد لەو مەجلیسەدا قسەکرا یەکێگوتی کوردستان ئازاد دەبێ ڕەحیم قازی ڕئیسە و هەژار وەزیری فەرهەنگە گوتم ڕەنگە ڕەحیم بەوە دڵی خۆش بێ بەڵام من دەزانم تاچینی من و دوای منیش لەم ڕێگەیەدا نەمرین ئەو خەونە وەدی نایە هەرگا کوردستان ئازاد بێ پیاوی وەکو من و ڕەحیمی بە پوشێک ناوێ ئێمە خۆمان کردووەتە بوتی زەمانی جاهلی و من هەر لە ئێستاوە ئستیعفام لە وەزارەت دا. گەگرانی ئازیز و خۆشەویست لێرەدا هاتیە کۆتایی بەشی پ ششی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکوریانی تا لە بەشێکی تردا پێتان دەگەینەوە شاد و بەختەوە بن.